کذلک یضرب اللە للناس امثالهم. ئەوەش لەبەر ئەوەیە بەڕاستی ئەوانەی بێباوەڕ بوون شوێن بەتاڵ و پڕ و پووچ کەوتن و بێگومان ئەوانەش ئیمانیان هێنابوو شوێن ئەو هەقە کەوتبوون کە لەلایەن پەروەردگاریانەوە هاتووە ئینجا دیلەکانیان قایم ببەستنەوە، جا دواتر یا بە منەت و چاکە بەڕەللایان کەن یان بە فدیە و بریتی، هەتا جەنگ چەکەکان بە بێ باوەڕان دادەنێ، یا تا جەنگ کۆتایی دێ بە نەمانی بت پەرستان. فەرمان ئەوەیە ئەگەر خوا بیویستایە خۆی تۆڵەی لێ دەسەندن، بەڵام فەرمانی پێدان بە جەنگ تا بە یەکتری تاقیتان بکاتەوە، وە چەندەها ڕووبار لە شەرابی نایابی بەلەزەت و خۆش بۆ بنۆشانی وە چەند ڕووباریشی تێدایە لە هەنجوینی پالافتە وە لەوێ هەموو جۆرە میوەهاتێکیان بۆ ئامادەیە لەگەڵ لێبوردن لە پەروەردگاریانەوە ئایا ئەو بەهەشتیانە وەکو کەسانێک وان کە لە ئاگری دۆزەخ دابن بەهەمیشەیی کەچی کاتێ سووڕەتێکی ڕوون و دامەزراو نێردرابێتە خوارەوە و تیایا باسی جەنگ کرابێ، دەبینی ئەو کەسانەی کە لە دڵیاندا نەخۆشی دووڕوویی هەیە، تەماشای تۆ دەکەن، وەک تەماشاکردنی کەسێک کە لە ترسی مردن لە هۆشی خۆی چووبێت. بۆ ئەوان وا چاکتر بوو. هەر کەسیش ڕژدەیی و ڕەزیلی بکات، ئەوە بێگومان تەنها ڕژدەیی لە دژی خۆی دەکات، چونکە خوا دەوڵەمەندە و بێنیازە، هەر ئێوەن هەژار و بێنەوا، جا ئەگەر ئێوە پشت هەڵکەن، ئەوا دەیگۆڕێ بە کەسانێکی تری زۆر چاک کە وەک ئێوە نابن.